دەبێ و دەمرێ، دێ و دەڕوا. دایک لانک ڕادەژەنێ، مناڵ لە باوەشی دەکا. ئەو کوڕەی دەگرێتە هامێز کە هەتا هەتایە دەڕوا و چاوی پێ ناکەوێتەوە. ئەوەیە جوانی. ئەوەیە ڕاستی. ئەوەیە سەربەرزی. خەڵکی خراپ و چاک هەیە، تەنانەت گۆرانیش چاک و خراپی هەیە. بەڵام دایک و گۆرانی دایک هەمیشە هەر جوانە. هەڵبەت ئەو لای لایەنم بەبیر نایە کە لەسەر پشتی لانە بۆیان گوتوون بەڵام پاشان لە زۆر شوێندا زۆر گۆرانیم بیستووە گوێم لە لای لایەش بووە لە گوندەکان ئەمە یەکێکیان کۆرپەکەم گەورە دەبی بەهێز دەبی گوز لە بن کەڵبەی گورگ دەردێنی، کۆرپەکەم گەورە دەبی، زرنگ دەبی، کۆتر لە ژێر چڕنووکی پڵنگ دەردێنی، کۆرپەکەم گەورە دەبی، هەموو شتت پێ دەکرێ، گوێ لە یەختیاران ڕادەگری، لە برادەران دەگری، کۆرپەکەم گەورە دەبی، زیرەک دەبی. جێت لە ناو لانک نابێتەوە دەفڕیتە ئاسمان دەبی بە کوڕی من کوڕی دایکی خۆت دەبی بە زاوای ئەو ژنە بیانییە دەبی بە مێردی ژنێکی جوان دەبی بە گۆرانی نیشتیمانی بە نرخت وای لەو بڕوایە دایک نییە گۆرانی نەزانێ باوکم دەیگوت دایک نییە لە ناخی دەروونەوە شاعیر نەبێ بارانی هاوینێکی وشک و برنگ تۆی بچ کۆلانەکەم خۆری هاوینێکی بە باران تۆی بچ کۆلانەکەم دوو لێوی وەک شانەی هەنگوین تۆی بچ کۆلانەکەم دوو چاوی وەک دوو تلیە ترێ تۆی بچ کۆلانەکەم ناوی لە هەنگوین شیرین تر تۆی بچ کۆلانەکەم ڕوخساری بەر چاوان تۆی بچ کۆلانەکەم دڵی زیندووی خورپەدار تۆی بچکۆلانەکەم. کلیلی دڵی زیندوو تۆی بچکۆلانەکەم. سندووقی ناو کەفی زیی و زێڕی ناو سندووق تۆی بچکۆلانەکەم. ئێستا نانێکی خڕ و بچووکی بەڵام دەبی بە گوللە، دەبی بە چەکوشێکی قورس و بەردەهاڕی، دەبی بە تیرێکی تیژ و ئامانج دەپێکی، دەبی بە سەماکەرێکی ناسک، بە گۆیندەیەکی دەنگخۆش، بە سەر تۆپی لاوانی هۆز دەبی بە ڕاوکەرێکی بێ وێنە، بە شۆڕەسوارێکی بێ هاوتاو دۆڵاو دۆڵ تێی دەتەقێنی، سمی ئەسپەکەت تۆز دەکات و وەک هەوری ڕەش بەری ئاسمان دەگرێ، بچکۆلانەکەم. باوکم دەیگوت، ئەوەی گوێی لە گۆرانی دایکی نەبووبێ، وەکوو ئەوەیە بە هەتیوی گەورە بووبێ. ئەوەی لەسەر پشتی لانە گۆرانی داغستانی بوە بگوترێ ئەگەر بێ دایک و باوکیش بێ بە هەتیو داناندرێ. کە دایک و باوک نەبێ کێ گۆرانی بۆ دەڵێ؟ داغستان خۆی گۆرانی بۆ دەڵێ. چیای سەرکەش گۆرانی بۆ دەڵێ. روباری قەدشاخی بەرز گۆرانی بۆ دەڵێ. چیاییەکان گۆرانی بۆ دەڵێن. کچەکەم کەلەفەدەزووی زێڕە کچەکەم گوڵۆڵە زیوە کچەکەم مانگی سەر چیایی بەرزە کچەکەم بزنی سەر چیایی بەرزە نەوێرۆک لێمان دوورکەوە من کچی خۆم نادەمە پیاوی نەوێرۆک قەلەزراو بەس بەردەرگەمان بکوتە من کچی خۆم نادەمە پیاوی قەلەزراو کچی من گوڵێکی گەشی بەهاریە کچی من چەپکە گوڵێکی بەهاریە مافوری گیای ناسکە ئەوەی پڵنگ بە زەبری دار بکوژێ کچی خۆمی دەدەمێ ئەوەی بە مشتێ بەرد ورد بکا کچی خۆمی دەدەمێ ئەوەی بە زەبری قامچی قەڵا بگرێ کچی خۆمی دەدەمێ ئەوەوی وەک پەنیر مانگ لەت بکا کچی خۆمی دەدەمێ ئەوەی وەک گوڵ ئەستێرە بچنێ کچی خۆمی دەدەمێ سێوی گوڵ بە دەمی خۆمی دەدەمێ یان ئەم گۆرانیە کچەکەم پێش پشکوتنی گوڵ دەپشکوێ هێشتا ڕووبار نەڕۆیشتووە ئەو بسکی شۆڕ بۆتەوە هێشتا بەفر نەتواوەتەوە ئەو داخوازی کەری هاتووە ئەگەر هاتنە داخوازی بایەک بەرمیل هەنگوین بێنن با مەڕ و بەران بێنن، بەڵام باوکیشی هەیە، با ڕەوە ئەسپێکی سەرکەشیش بێنن. فەرموون، ئەمەش ئەو ئاواتەیە کە لەسەر بێشکەی منداڵ دەگوترێ. پێش جریوەی چۆلەکەی بەیان کچی من لەسەر زەویە پێش واگاتنی تاق تاق کەرەی دارستانی دوور کچی من لە ناو مێرگ و مێرغزاری سەوزە کچی تر هێشتا لەبەر ئاوێنە خۆ دەڕازێنەوە کچی من جەڕە لەسەر شان لەسەراوێ دێتەوە ئەگەر لایلایە نەبوایە ڕەنگە هیچ گۆرانی لە دونیا پەیدا نەبوایە، ژیان هێندەی ئێستا ڕووناک نەبوایە، پاڵەوانێتی دەگمەنتر و شیعر کەمتر بوایە. یەکەم شاعیر دایکە. دایکە کە تۆوی شیعر لە وەردی دەروونی کوڕ و کچەکانی دەوەشێنێ. ئەم تۆوە پاشان شین دەبێ و گوڵ دەردەکا و دەپشکوێ. پیاو لە ساتی هەرە سەخت و تەنگ و ناخۆشی ژیاندا ئەو گۆرانیانەی دێتەوە بیر کە بە منداڵی بیستوونی. حاجی موراد بە جەنگاوەرێکی ترسنۆکی گوت. دیارە دایکت لەسەر پشت تیلانک لای لایەی بۆ نەگوتووی! کە حاجی موراد خۆیشی ناپاک دەرچوو، خۆی هاویشتە باوەشی قڕاڵ شامیل بە سووکییەوە گوتی. دیارە لای لایەی دایکی لەبیر نەماوە! ئەمە بوو لای لای دایکی ڕۆڵە لای لایە ڕۆڵە لای لایە خەندەت لەسەر لێو بێ بۆت بە پیاوێکی ئازا هەڵدەڵێم ئازا و نەبەرد شیری لەبەر کەمەر بوو شەرەفی خۆی دەپاراست لە باری غارێ خۆی هەڵدەدا سەر ئەسپ و ڕای دەگرت وەک ڕووباری شاخان سنووری دەبڕی وەک بریسکەی دەمی شمشێر پشتی چیای دەبڕی بەدەست دەرچناری بادەدا و دەیکرد بە ئەڵقە تۆش هەڵۆ کەم وەک ئەو پیاوە وابە. دایکی تەماشای ڕوخساری خەنداوەری کۆرپەکەی دەکرد و بڕوا و متمانەی بە لای لای خۆی هەبوو. ئەو کاتە نەیدەزانی حاجی مورادی کوڕی تووشی چ دەرد و چارەنووسێک دەبێ. بەڵام کە زانی کوڕەکەی وازی لە شامیل هێناوە و پەنای بردووەتە بەر دوژمن، گۆرانییەکی تری دانا. ئەم گۆرانییەی چڕی. لە ترۆپکی چیا هەڵدێرای. لە شوێنی بەرز نەدەترسای. تازە جارێکی تر لەو هەڵەتە دەرباز نابی. بە شەوی تار لە غەزای نەبەردانە دەهاتیتەوە شاخان. ئێستا بووی بە پارویەکی چەور چەور تازە هەرگیز ناییتەوە ماڵێ. ئیمامت سووک کرد، قڕاڵت سووک کرد، لە سەر کەوتن ڕاهاتبووی، چیاکانت سووک کرد، تازە هەرگیز، هەرگیز نایەیتەوە ماڵێ. هەر وەکوو دەزانین پاشان حاجی موراد ویستی لە دەست قڕاڵ ڕابکات و بگەڕێتەوە ناو کەسوکاری خۆی، بەڵام لە ئانی گەڕانەوەدا خۆیان گەیاندێ و کوشتیان. بە مردوویی سەریان لێ کردەوە. ئەو حەلە گۆرانیەکی تری دایکی حاجی مراد لە شاخان بڵاو بوەوە شیریان بادا و سەریان پەلدا بەڵام درۆیە لە کۆڕی شەڕ و ئۆغرمی گران پێویستمان بەم سەرەیە کە لەشی بێ سەریان لە دەم ڕێگا ناشت بەڵام قسەی بۆشە لە شاخی سوتاو و ئابڵوقە دراوە پێویستمان بەم دەست و شانەیە لە شیر و خەنجەری تیژ بپرسن ئایا نایبی شامیل مردوە؟ بەرد بۆنی بارووت هەڵنامژێ و دووکەڵ زەوی داناپۆشێ، ناوی وەک هەڵۆ فڕییە ئاسمان، بریقەی دامردەوە، شمشێر خوارایی ژیانی ڕاست دەکاتەوە و شەرم و شوورەیی دەسڕێتەوە. گۆرانی دایک سەرەتایە، کانگای هەموو گۆرانی مرۆڤایەتییە، یەکەم خەندە و یەکەم ڕۆندکە. گۆرانی لە دڵەوە پەیدا دەبێ. دڵ بە زمانی دەدا و زمان بۆ دڵی هەمووانی دەبا و دڵی هەمووانیش بە سەدە و چاخەکانی دادێی دەگەیەنێ. جێی خۆیەتی کە پاشتر نەختێ زیاتر باسی ئەم گۆرانییانە بکەین. گۆرانی دایکی شامیل. بگرین، دێ نشینە چیاییەکان، بۆ مردووان بگرین و پێیان هەڵبڵێن، دوژمن قەڵای ئەخول گۆی گرتووە و کەس بە زیندوویی دەرباز نەبووە. گۆرانی تەنیا دوو شتی تێدایە، یان خەندە یان ڕۆندەک. لەم سەردەمەدا ئێمەی چیایی پێویستمان بە هیچ یەکیان نییە. ئێمە لە جەنگداین. هەرچەندە تەنگانەش بێ، پیاوی ئازا لاوانەوە و گریان نازانێ. لەلایەکی تریشەوە هیچ دڵخۆشیمان بەدەستەوە نییە. دڵمان کەیلی خەفەت و تاڵییە. دوێنێ سەمایان دەکرد و گۆرانییان دەگۆت، ئەوانە چرووکن. ئەگەر بەو شێوەیە بیانبینمەوە دیسان سزایان دەدەم. ئەگەر شیعرت دەوێ، بڕۆ قورعان بخوێنە و فەرموودەکانی خۆشەویست بخوێنەوە کە لەسەر دەرگەی کابە هەڵکەندراون. ئیمام شامیل بەم قسانە گۆرانی لە داغستان قەدەغە کرد ژن بە گەسک و پیاو بە قەم چی سزا دەدرا فەرمان فەرمانە لەوان ساڵاندا زۆر گۆرانی بێش تامی قەمچیان چەشت بەڵام کێ دەتوانێت دەنگی گۆرانی کردەکە لەوانەیە گۆرانی بێ سزا بدرێ بەڵام گۆرانی نە زۆر بەردە کێل دەبینین خەڵکی لە ژێر نێژراوە بەڵام کێ بەردەکێلی گۆرانی دی لەسەر بەردەکێلێک خوێندمەوە نووسرا بوو ئەمە مرد خەڵک ئێستاش دەمرن لە دوا ڕۆژیش دەمرن دەتوانین لەبارەی گۆرانیەوە بڵێین نەمردووە ئێستا نامرێت لە دوا ڕۆژیش نامرێت لەو ڕۆژانەی خەبات و تێکۆشاندا چ ماوە بە گۆرانی نەکرابێ بەڵام گۆرانییەکان نەک هەرماون و پێمانگەیشتون بەڵکو بۆ گاڵتەی چارەنووس بە گۆرانییەکانی شامیل ناسراوە ئەدی گۆرانی دایکی شامیل دوژمن گوندی ئەخولگوۆی داگیر کرد ئەو شەڕە زۆر پاڵەوانی خوڵقان بەڵام هەمویان لە شەرگەدا گیرسانەوە ئەو بریندارانەی دەستیان نەدا خۆیان فرێدایە ناو خۆی سۆی ئاباری خوشکی شامیل بەخۆ بە منداڵەکانی لەگەڵ ئابڵۆ قەدراوەکاندا بوو لەم کاتە سەخت و ناخۆشەدا ئیمامی شەکەت و بریندار چووە گوندی گومری چۆ گوندەکەی خۆیان هێشتا جڵەوی ئەسپیان لە دەست وە نەگرت بوو کە گۆرانیەک یان بڵین سەرودوڵکەیەکی کەوتە بەرگوێ بگرین. دێنشینە چیاییەکان بگرین، بۆ مردووان بگرین و پێیان هەڵبڵێن، دوژمن قەڵای خولگۆی گرتووە و کەس بە زیندوویی دەرباز نەبووە.